هەزار و پێنج سەد و حەفتا و هەشت ی زەینی هەتا هەزار و شەش سەد و پەنجا و حەوت ی زەینی. پزیشکی ئینگلیزی بەناوبانگ ولیەم هارڤی دۆزەری سوڕی خوێن و فەرمانی دڵ ساڵی هەزار و پێنج سەد و حەفتا و هەشت ی زەینی لە شاری فۆلکستۆنی ئینگلترا لەدایکبووە. ناوبانگترین نووسراوی لە ساڵی هەزار و شەش سەد و بیست و هەشت ی زەینیدا بڵاوکردەوە بە ناوی، وتارێکی توێکاری دەربارەی بزوتنەوەی دڵ و خوێن لە گیانەوەراندا. کە بەڕاستی مافی ئەوەی درایە بە مەزنترین نووسراو دابنرێ لە مێژووی فسیۆلۆجیدا، هەروەها ببێتە سەرەتایەک بۆ زانینی فسیۆلۆجیای نوێ. گرنگی ئەم نووسراوەی وە نەبێت لە کارپێکردنە ڕاستەوخۆیەکاندا تەنها هەر خۆی بنوێنێت، بەڵکوو لەو چەشنە سەڕشت و تێگەیشتنەی کە پێشکەشی دەکرد و ڕوونی دەکردەوە لە چۆنێتیی فەرمانی لەشی مرۆڤ، بەش بە حاڵی خۆمان ئا لەم ڕۆژانەماندا دەزانین کە خوێن بە لەشماندا دەسوڕێتەوە بە جۆرێک کە ئەمە هیچ بەڵگەی ناوێ. ئەم بیردۆزەی هارڤی بە تەواوی ئاشکرایە، بەڵام ئەوەی کە ئێستا ئاشکرایە جاران لای زیندەناسە کۆنەکان زۆر نەزانراو بوو. جا هەندێ لەو زانایانە چەند تێڕوانین و پێشنیارێکی هەڵەیان دەخستە ڕوو وەک، خۆراک دەگۆڕێت بۆ خوێن لە دڵدا. دڵ وا لە خوێن دەکات کە هەمیشە گەرم بێت. خوێنبەرەکان پڕن لە هەوا. دڵ ئەو ماددە نیانەبژێوە دروست دەکات واتە خوێن. خوێن لە خوێنبەرەکان و خوێنهێنەرەکاندا دەکەوێتە کێشە و خێزانەوە. هەندێ جار بەرەو دڵ و هەندێ جاریش دوور لە دڵ. لەسەر وشەی کێشە و خێزانەوە پەراوێزێک هەیە. کێشە و خێزان واتا مەد و جەزر، کۆتایی پەراوێز. گالینۆس کە پزیشکێکی ناسراو و هاوچەرخی هارڤی بوو، پەی بەو کردارە نەبرد، واتا سوڕی خوێن، هەتاوەکو ئەڕستۆیش هیچ بابەتێکی لەم بارەیەوە لە یاداشتەکانیدا نەنووسیوە. پاش بڵاوکردنەوەی پەڕاوەکەی هارڤیش زۆر لە پزیشکان ئەو کردارەیان پێ سەیر بوو. ڕاڕا بوون لەوەی کە خوێن لە دڵەوە بە هێزێکی فشاری چەسپاوی نەگۆڕ بە لەشدا بە ڕژێمێکی داخراو بەهۆی دەزوولە خوێنینەکانەوە دەسوڕێتەوە. نزیکەی حەوت ساڵی بردە سەر بە تاقیکردنەوە پێش ئەوەی بگاتە بیردۆزەی سوڕی خوێن. تیایدا دەڵێت، خوێنبەرەکان خوێن دوور دەخەنەوە لە دڵ. ئەو سەردەمەیش میکرسکۆب نەبوو تاکو بوونی دەز و لای خوێنینەکان نیشان بدات، بەڵام هارڤی لەگەڵ ئەو کەم و کوڕیەشدا سوور بوو لەسەر بوونی دەزوولە خوێنینەکان. دڵنیا بوو لەوەی کە بریتین لە دەزوولەی زۆر ورد خوێن لە خوێنبەرە هەرە موویینەکانەوە دەگوێزێتەوە بۆ خوێنهێنەرەکان. ئەم تێڕوانینەی زۆر بە سەرکەوتوانە بە ئەنجام دا. پاش مردنی هارڤی بە چەند ساڵێک زانای ئیتاڵی مالڤیکس ئەو ڕاستیەی ساخ کردەوە و توانی دە زوو لە خوێنینەکان بدۆزێتەوە. هەروەها هارڤی فەرمانی دڵی یەکاڵا کردەوە کە بریتیە لە هەڵێنجانی خوێن. بۆ ئەم مەبەستە زۆر نمونەی بە تاقیکردنەوە و مشتومڕێکی زۆر ورد و سەخت هێنایەوە بۆ پتەوکردنی سەرنج و تێڕوانینەکانی، بەڵام لە ژیاندا بوو کە زانایانی هاوچەرخی بە تەواوی بیردۆزەکەیان پەسەند کرد. هارڤی پەڕاوێکی تری دانا لە ساڵی هەزار و شەش سەد و پەنجا و یەک ی زایینیدا لە بارەی پێزەناسییەوە. ئەم پەڕاوە بە سەرەتایەکی نوێ دادەنرێ لە پێزەناسیدا. هارڤی لەم ڕووەوە خۆی بە شاگردی ئوستادی یەکەم ئەڕستۆ دادەنا. جاران هارڤی بڕوای بە بیردۆزەی ئافراندن واتە ڕێساندن نەبوو کە دەڵێت گشت ئەندامانی پێزە هەر لە بنەڕەتدا هەیە. بەرە بەرە پێ دەگات و دوا شێوەی خۆی وەردەگرێت و گۆڕانی بەسەردا دێت. هارڤی ژیانێکی درێژ و خۆشگوزەرانی بردە سەر، کردیانە سەرۆکی کۆلێژی پزیشکی لە لەندەن، بەڵام پەسەندی نەکرد. لەو نەخۆشانەی کە هەیبوو، دوو پاشای ئینگلترا بوو، جەیمسی یەکەم و شارلی یەکەم. فەیلەسوفی مەزنیش فرانسیس باکۆن یەکێک بوو لەو نەخۆشانەی.